لێرەوە شەڕ لە نێوان ئێمە و جۆن دەستی پێ کرد. اقذفوا الحجارة كن يقظا حياتنا بين يديك امنعوهم من دخول الحصن بأي ثمن هيا أطلقوا النار لقد فشلتم هيا هيا بسرعة أنتم أغبياء لا تعرفون إصابة الهدف سوف ترون الآن كيف يصيبونه دووربینەکە باوکم بۆ می جێهێشتووە جێم بگەڕێەوە ئێرە با تووشی ئازار نەبی دەی دەبێ هەر ئێستا هەمووان بگەڕێنەوە ناو کەشتێکە هەموو شوێنەکان ترسناک بوون جۆنس دەتوانی ئێستا شوێنەکە بە باشی بپارێزی باشە هەروەها تۆش گرێی باشە ئەوانی تریش دەبێ ئازۆغەکە ببەنە ناو کۆڵانە بچووکەکەەوە باشە باشە گەورە. لە ناو قەلاکە ڕێگەیەک هەبوو بەرەو کۆڵانەکە دەڕۆیشت کە لەسەر گردێکی بچووک بوو کۆڵانەکە لە ناوەوە زۆر جوان بوو لایەک لە لایەکانی ئاگردانێک هەبوو لە پشت کۆڵانەکە بیرێک هەبوو بۆیە نەدەترسان لە کەمی ئاو کۆمەڵەکەمان پێک هاتبوو لە کاپتن سمۆلیس کە سەرۆکە پاشان بەڕێستریلۆنی و جەنابی دادوەر هەروەها گرەی کە پاش دابەزینمان بۆ دورگەکە هاتە ڕێزی ئێمە و جۆنس کە لای بەڕێز تریلۆنی کاری دەکرد و براکەی جۆنس کە هانتەرە و ڕێد ڕۆس هەروەها من و پشیلەکەم بێن بۆ کۆی گشتیمان هەشت کەسە. هەموومان پاسەوانی شوێنەکە دەکەین بۆ ماوەی چار کاژمێر بە نۆرەیە ئاگدار بن هەموومان لەسەر جێبەجێکردنی پلانێک پێک هاتین سڵاو لە سەرۆک هەنس نامەوێت لەمە دوا بە سەرۆک بانگم بکەی تێگەیشتی ئێستا بوومە کاپتن جۆن بە هیچ شێوەیەک ئەوەی پێم وتی نابێ لە بیری بکەی باشە کاتێن سلڤەر یەکێکتان بستە ژووری کاپتن و جلێک بێنن کە شایانی من بێ تێدەگەن باشە نەک لەبەر ئەوەی جلەکانی کاپتنم خۆشدەوێ بەڵام دەبێ شوێنی کاپتر فلنت بگرمەوە. ئێمە لەگەڵتان گەورەم ئێمە لەگەڵتان گەورەم ئێمە لەگەڵتان گەورەم ئێمە لەگەڵتان. باشە ئەی پیاوینە باشە ئەوە چەتەکان بەرزکەنەوە دەی. ئەوە ئاڵای چەتەکانە بێگومان ئاڵای چەتەکان لەسەر کەشتەکە دانراوە بێگومان ئەوانە چەتان ئای ئەی. ئەوە ڕاستە ئەو چەتانە چون وا لەو کەشتە جوانەمان دەکەن کێم تەمەشاکە شتێکی سەیرتر لە لای چەتەکانەوە دەبینم ئەها تەمەشای پشتەوەی کەشتەکە بکە کاپتن سمۆلیس بارودۆخەکە زۆر ترسناک بووە دەبێت لەگەڵ کۆمەڵە چەتەیەک شەڕ بکەین ئەوانیش نە ڕێزیان هەیە و نە شکۆداری بۆیە یان ژیان یان مردن دەی بۆ پێشەوە کاتێ سلڤەر سیرکە ئاڵاکەیان هەڵکرد سیرکە پێویست بە وتن ناکات دەزانم، وابزانم بڕیاری ڕووبەڕووبوونەوەیان داوە لەگەڵمان. بە هەر حاڵ، بزانە چی لە سمۆلیت دەکەم. بۆچی سڵاوێکیان بۆ نەنێرین؟ تۆپەکان بتەقێنن! ha! اطلقوا المدافع اطلقوا المدافع مالك انهم يستهدفون علمنا يجب ان ننزل العلم حالا لا العلم هو رمز كرامتنا يجب ألا ننزله إطلاقا إذا أنزلناه يعني أننا استسلمنا هەرێستا تۆپەکان ڕاگرن تۆپەکان ڕاگرن تۆپەکان ڕاگرن ئاهەنگی پێشوازی کۆتایی هات ئەمە تەنها سەتایەک بوو سەتایەک ئەمە یەکەم شەومان بوو لە قەڵاکە بەسەر ببین بیمبۆ و ڕیدرۆس و منیش پاسەوانیمان دەکرد ئایا دەنجی ئەم زەنگوڵەیە خۆشتر نییە ئەگەر بەراوردیکەین لەگەڵ دەنجی تۆجین چۆن ئەوها هەیە من دەبێ ئەگەر لە ناکاو دژمن تەقەمان لێ بکەن و لە ناومان ببن. وا مەڵێ جیم، ڕەشبین مەبە. مرۆڤ هەر مرۆڤە ئەگەر جەنگاوەریش بێت. بەڕاستی مرۆڤ کاری زۆر سەیرە. خۆزگە ترسناکی کارەکانیان بزانیبایە. خۆزگە بیانزانیبایە جیم، خۆزگە بیانزانیبایە. تا گەنجینەکە دەدۆزینەوە بەڵام پاش ئەوەی ئامانجەکەمانیان ئاشکرا کرد و چیمان دەوێت بیکەین، دەبێت دەستکاری پلانەکەمان بکەین، بە مانای ئەوەی لە دوای گەنجینەکە ناگەڕێین هەتا بۆیان لە سەنگەردا بین. لەوانەیە ئەو چاوەڕوانییەش زۆر بخایەنێ. بۆ دەبێت دەست بەسەر نەخشەکەدا بگرین؟ ئێمە ئەگەر دەستمان بەسەر نەخشەکەدا گرت، دەبێت یەکسەر دەست پێ بکەین. تێدەگەن؟ من ئەوە باش دەزانم، نەخشەکە لە لای تریلۆ نییە. نا، لە لای دادوەرە. لەوانەیە لای کاپتن سمۆڵێڤ بێت، ئەو گەورەی سەرۆکی کەشتەکەیە. ئەی ئەو منداڵە، جیم، لەوانەیە لەلای ئەو بێ. نا، نا، نا، نا، پێویست بەم بیرۆکە بێ مانایانەی ئێوە ناکات. دەبێ هەر ئەمشەو ئامادەباشی وەربگرین و بەرەو دوورگە بڕۆین. وە هەندێ لە ئێوە دیاری دەکەم کە ئاگاتان لە کەشتیەکە بێت لەو کاتانەی کە ئێمە لێرە نین. هانز، بە بەرپرسی یەکەمی کەشتیەکە دادەنێم کاتێک کە من لێرە نەبم. باشە گەورەم کاپتن، هێ گیان، هەستە دەی هەندێک شۆربای گەرمم بۆ هێناوی. من ماندووم. جێم، بەڕای تۆ ئەمشۆ دێن یان نایەن؟ نا ئەمشەو نایەن، ڕۆژێکی ماندووکەر بوو ئەمڕۆ، دڵنیام چەتەکانیش لە ئێمە ماندووترن. دەمەوێ بڕوا بە قسەکانت بکەم بەڵام هێشتا لە جۆن دەترسێم لەبەر ئەم هۆیەیە لەوانەیە فێر لە هەمومان بکات و ئەم شۆهێرش بکات بەڵێ هەتا پیاوانی دارستانیش لە جۆن دەترسێن ها جیم ئەوها مەخەوە پێویستە جانی هەمووان بپارێزین و سەون و خونی بکەین. گەنجینەی جۆرا و جۆر لەم جیهانەدا هەیە گەنجینە شاراوەکە لەم دوورگەیەیە کە گەنجینەی کاپتێن فلندە دایکیشت لە ماڵەوە گەنجینەی هەیە ئەوە دەزانی جیم؟ ها قسە بکە دەی. بەڕاستی ئەوەم نەدەزانی. تۆ گەنجینەی دایکت بووی جیم تۆ گەنجینەی ئەوی بەڵێ تۆ گەنجینەی ئەوی. بەڕاست سوپاست دەکەم گەورەم. بەڵام گەنجینەی من ئەم زەنگۆڵەیە. گوێ بگرە با بۆت باس بکەم کاتی خۆی یانی پێش چەند ساڵێک. کاتێک کە بەڕێز تریلۆنی منداڵ بوو ئەم زەنگۆڵەیەم بۆ لێ دەدا هەر کاتێک کە بگریبایە. ئێستا گەورە بووە و بووەتە پیاوێکی بەناوبانگ، بەڵام کاتێک کە منداڵ بوو زۆر دەگریا و لە گریانەکەی بێدەنگ دەبوو هەر کاتێ ئەم زەنگۆڵەیەم بۆ لێ بدابایە. دەبێ ئەم زەنگۆڵەیە سامانی بەڕێز تریلۆنیش بێت. نا نا، ئەو هیچ دەربارەی ئەو زەنگۆڵەیەوە نازانی. چونکە ئەو ئەو کاتی زۆر زۆر بتوک بوو وە کاتێک پێ دەکەنی زۆر جوان بوو بەڕاستی کەش و هەواکەی سارد کرد ئەوە چێت بەسەر هاتووە گرەی بۆ ناتوانانی بخەوی ها لە بیرم چوو چەقۆکە پاک بکەمەوە بەڕێز تریلۆنی شەوی ئەوها بە تەواوەتی مێشک کاول نەکە. جیم بەڵێ بەنرخترین شت لا چییە؟ بەنرخترین شت بەنرخترین شت وابزانم دووربینەکەی بابم و ئەو میوانخانەیە کە لەگەڵ بێن بۆدا تێدا دەژیاین هەروەها دایکم بێگومان بەنرخترین شتە لام و هەروەها پێ دەچێتەوە زۆر شتی بە نرخت هەبێ جیان بێگوما شتی زۆر بە نرخم هەیە هەموو شتت هەیە باشە بۆچی بە دوای گەنجی نەدا دەگەڕێی بێگومان هەر کاتێ سامانت زۆر بێ ئەوا باشترە. بەڕاستی ئەوە زۆر گونجاوە جیم. خۆزگە وەکو تۆ لەگەڵ ئەو هەمە شتە بەنرخانە گەورە بوومایە جیم. زۆر جێگای داخە کاتێک کە مرۆڤ گەورە دەبێ سامانەکەی کەم کەمە لێی دوور دەکەوێتەوە جیم بەڕاستی ئەمە زۆر ناخۆشە. هاوڕێ ئازیزم وابزانم تۆم بۆ شوێنە چینە گونجاو هێنا من لەوە دڵنیا پێشتر ئەو زەنگۆڵەیەم بینیوە شتێکی بە نرخە ساڵانێکە پاراستوێتی چەند ساڵێک لەمە بەر بەردەوام وا دیار بوو ئەی خوالم ڕۆژە ئەی خواجە جیم چیت بەسەراتوە بۆ کوێ دەڕۆی مەترسە گەورم من بە دوایدا دەڕۆم کاپتن جۆن دوو پیاوی زۆر بەهێزمان لە پیاوەکانمان لەدەستدا گەورم زۆر باشە زۆر باشەی چی گەورم بەڕاستی ئەو کارەساتە شتێکی سەیرە سێ پیاومان هەیە نەخۆشن و بلێ گەرمیان بە تەواتی بەرز بووەتەوە گەرمی چی بووە بە قسەی خۆیان پلێ گەرمیان بەرز بووەتەوە پاش ئەوەی مێشولەکە پێوەیدان چی مێشولە ئەوانە تووشی مەلاریا بوونە ئەو نەخۆشیە دەگوازرێتەوە بەڵێ دەگوازرێتەوە کاپتێن جۆن ئەو بۆ کوێ دەڕۆین؟ لێم گەڕێن دەبێ هەندێک بیر بکەمەوە لە کێشەیەکی گەورەداین جۆن تۆم دۆزیەوە جێم ئەی ئێستا چۆنی جێم ئەم زەنگۆڵە جوانە چییە جێم؟ بەڕێز ڕۆز بەهۆی گولەی پیاوەکانی تۆ مرد مرد کوشتتان جێم بەم شێوێ دەتەوێت تەقەلە من بکەی ئەوە ڕاستە چۆنە دەوێ وا بکە هەر کاتێک دەتەوێت تەقەم لێ بکە ئەم زەنگۆڵێ زۆر زۆر جوانە